پێشەوا و لێپرسراوێک بووە بە شێوەیەکی گشتی لە دامەزراندنی کۆمۆنیستی لە ڕووسیادا. بە پێڕەوە چاپوکەکانی کارل مارکس دادەنرێ. پێشکار بوو لە پێڕەوی ڕێبازگەی کارل مارکس. بێگومان سەرکەوتنیشی تیادا بەدی هێناوە. جا بەهۆی خێرا بڵاوبوونەوەی کۆمۆنیستی، لینین بە یەکێ لەو کەسانە دادەنرێ کە دۆخێکی گەورەی هەبووە لە مێژووی مەردومدا. لینین ساڵی هەزار و هەشت سەد و حەفتا ی زەینی لە شاری ستمبرسک کە ئێستا لەبەر ئەو ئۆلیانۆڤسکی پێ دەڵێن لەدایک بووە. باوکی کاربەدەستێکی میری بووە. براکەیشی فەرماندرا بە سێدارەدانی لەبەر ئەوەی کە بەشدار بوو لە پیلانگێڕان دژ بە قەیسەر. لینین لە تەمەنی بیست و سێ ساڵیدا بووە مارکسی باوەڕ. لە کانونی یەکەمی هەزار و هەشت سەد و نەوەد و پێنج ی زایینیدا بە تاوانی چالاکی شۆڕشگێڕانەی دژ بە قەیسەڕ بۆ ماوەی چوار مانگ خرایە زیندانەوە. پاشان دوور خرایەوە بۆ سیبیریا. لەو سێ ساڵەی سیبیریاییدا هاوسەری ژیانی بۆ خۆی پەیدا کرد کە یەکێک بوو لە ئافرەتە شۆڕشگێڕەکان. هەر لەو ماوەیەشیدا پەڕاوێکی دەرکرد بە ناوی پەرەپێدانی سەرمایەداری لە ڕووسیا. لە ساڵی هەزار و نۆ سەد ی زایینیدا ئازاد کرا. دوای ئەوە یەکسەر چوو بۆ ئەوروپای ڕۆژئاوا، لەوێ حەڤدە ساڵ مایەوە و بانگەوازی شۆڕشی بڵاودەکردەوە. پارتی سۆسیالستی دیموکراسی کرێکاران دووبەرەکییەکی تێکەوت. ئەو پارتە لینین تیایدا ئەندام بوو. لە دواییدا بووە سەرۆکی بەرەی زاڵبوو کە پێیان دەوتن بەرەی بەڵشەویک. بەرپابوونی جەنگی یەکەمی جیهانی باشترین هەل و دەرفەت بوو بۆ لینین، چونکە باری سەربازی و ئابووری تەواوی ڕووسیای شڵەژاندبوو. دەنگی کینە و بێزاری ئەوەندەی تر بەرز بۆوە دژ بە ڕژێمی قەیسەڕ. ئەم بارە ناهەموارە بووە ڕێخۆشکەرێک بۆ کودەتای ئازاری هەزار و نۆ سەد و حەڤدە ی زایینی و ڕووخاندنی تەختی قەیسەڕی. بۆ ماوەیەک وەها باو بوو کە گوایە ڕژێمێکی دیموکراسی دێتە سەر. لینین ئەو کاتە لە دەرەوەی وڵات بوو. هەر بە بیستنی سەرکەوتنی شۆڕش و ڕووخاندنی قەیسەڕ دەست بەجێ گەڕایەوە بۆ ڕووسیا. زۆر بە مەندی و هێمنییەوە دەیڕوانییە پارتە دیموکراسییەکان. هەرچەندە دەوڵەتێکی کاتییان پێکەوە نا، بەڵام هێزێکی ئەوتۆی نەبوو کە بتوانێت خۆی ڕابگرێ. ئەم بارە ناهەموارییەیش کە دیسان دروست بۆوە دەرفەتێکی گونجاوتری ڕەخساند بۆ پارتی کۆمۆنیستی ڕێکخراو بۆ ئەوەی سەرهەڵبدات و بە ژمارەیەکی کەمەوە بتوانێت دەسەڵات بخاتە ژێر ڕکێفەوە. بۆ ئەم مەبەستە هانی بەڵشەوییەکانی دەدا کە دەوڵەتی کاتی بڕوخێنن و دەوڵەتێکی کۆمۆنیستی دابنێن لە بری. نائارامی و پەشێوییەک ڕوویدا. لینینی ناچار کرد کە خۆی بشارێتەوە بۆ ماوەیەکی کەم. بەڵام بە بزوتنەوە و کودەتایەکی دژوار هەر ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە ی زاینی لینین توانی سەربکەوێت و ببێتە سەرۆکی دەوڵەت. لینین وەک سەرۆک دەوڵەت چەنێ تونڕەو بوو لە داکوتاندنی ڕژێمدا ئەوەندەیش سەهەند و توندڕەو بوو بۆ خۆی. هەرگیز وچانی بە خۆی نەدەدا لە کارکردندا. لە سەرەتادا کەوتە گۆڕانکاری ئابوری دەوڵەت بۆ ئابوری سۆشیالستی سەرانسەر. پاشان بانگەوازی هەرەوەزیی زەوی ئاشکرا کرد لە دەوڵەتدا. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو ی زایینیدا دووچاری نەخۆشییەکی کوتوپڕ و ترسناک بوو، هەر پێوەی دەناڵا تا لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و چوار ی زایینیدا بووە هۆی مردنی. هەر بەو نەخۆشییەیشەوە ئارامی لە خۆی بڕیبوو، کاری دەکرد بەبێ ئەوەی بە تەنگ تەندروستیی خۆیەوە بێت. پاش مردنی لاشەکەی مۆمیا کرا. بۆ یادگار تا هەمیشە لەبەر چاو بێت. تا ئێستایش لە گۆڕەپانی سوور بە مۆمیایی دانراوە. لینین بە مەردێکی کارا ناودەبرێت لە دامەزراندنی ڕژێمی کۆمۆنیستی لە ڕووسیادا. ئەو بیرانەی کارل مارکسی کردە هەوێنی کارە سیاسییەکانی و خستیەگەڕ لە کاروباری وڵاتدا. هەر لە هەزار و نۆ سەد و حەڤدە ی زەینییەوە ئیتر کۆمۆنیزمی پەرەی سەند و سەرانسەری کیشوەری ئەوروپا و جیهانی گرتەوە. ئێستایش نزیکەی سێیەکی دانیشتوانی زەوی کۆمۆنیستن. لینین سەرەڕای ئەوەی کە پێشەوایەکی سیاسی هەڵکەوتوو بوو، پەڕاوەکانیشی زۆر کاریگەر و هاندەر بوون. ئەو نووسراوانەی خۆی دەدا لە نزیکەی پەنجا و پێنج بەرگ. لینین زۆر بایەخی دەدا بە تەکتیکی شۆڕش. هەمیشە حەزی بە توندڕەوییەکی شۆڕشگێرانە دەکرد. باوەڕی بەوە هەبوو کە دەسەڵاتی پرۆلیتار دەبێ هەر ڕەگی خۆی داکوتێت. گەر تێڕوانین، لە ڕۆژانی لینینەوە هیچ گەلێک ڕژێمی کۆمۆنیستی هەڵنەبژاردووە، گەر دەسەڵاتی بووبێت، ئەویش دەگەڕێتەوە بۆ دەست بەسەرداگرتنی دەوڵەت بەسەر دەزگا ڕۆژنامەگەری و بانک و یەکێتییە کرێکارییەکاندا لەو ڕژێمەدا. ئاشکرایشە کە کۆمۆنیزم بزوتنەوەیەکە و دیاردەیەکی گەورەی هەیە لە مێژوودا. لینینیش بە توانای سیاسیەوە یاد دەکرێتەوە بەوەی کە مەردێکی کاریگەر بووە لە داکوتان و پتەوکردنی ڕەگی کۆمۆنیزم لە ڕوسیادا.